ئەی بۆ سەری مسلمانەکانی ئەوروپا ناکەی کە بە ئازادانە دینی خۆیان جێبەجێەکەن کەس پێیان ناڵێت چیەکەی لە بەرامبەر کەنیسەیە مزگە و دروستەکەن و هات و چۆەکەن بۆچی ئەم حکومە حکومێکی خراپە کە حکومێکی سێکۆلار ئەمە تەنها تەنها شتێکی جوزیە کە بە مسلمان دراوە لە هەندێک وڵاتی ئەوروپیدا بۆرمونە لە فەڕەنسا حیجاب پۆشتەیی ئافرەت مەمنوعە. ڕەئیسی وڵات خۆی بڕیاری داوە کە دەبێ مەمنوع بێت و قەدەغە بێت. بۆ شوێنی ڕەسمی نەک بۆ هەموو. ئەخطەی بۆ شوێنی. بۆ ناو بازاڕ و. باشە ناوترێ مافی مافی مرۆڤ؟ ئایا ئەو مرۆڤەی کە موسڵمانە، ئەو ئافرەتەی کە موسڵمانە مافی نییە؟ حیجابیش نا نیقاب مەمنوعە. نیقاب بێ هەرچی بێت خۆی ئا ئازادە و مافی خۆی هەیە. بۆ دەبێ ماف بۆ کەسێک هەبێ بە ڕووتی بگەڕێت، بەڵام نابێ بۆ کەسێک هەبێ کە نیقاب بکات.